شەهرەزاد وتی، ئەی شا شەهرەیار ئاسوودەی بەختیار. پاشا بۆ بەیانی چوو بەدر باسمی لە خەو هەستان، فەرمانیشی دابوو سفرە و خواردنی بەیانی ئامادە کرابوو. لەسەر کورسی دانیشتن نانیان خوارد. ئەمجا کەنیزەک دەستیان شت، ئەمجا چەند پەرداخ شەربەتی میوەی جۆراوجۆریان هێنا. چێشتەنگا و ئاهەنگ و سەما دەستی پێ کردەوە، بەو شێوەیە خواردیان و خواردیانەوە. ئاهەنگ و سەما و سەیران بوو تاکوو چل ڕۆژی ڕەبەق. ئەمجا پاشا لە بەدرباسمی پرسی، ئێرە خۆشە یان دووکانی مامت؟ بەدرباسم وتی، بەو خوای ئێرە خۆشترە، چی بکەم لەو مامە کاڵفامم؟ هەر خەریکی پاق لە فرۆشتنە. پاشا پێکەنی. ڕۆژێکیان بەدرباسم لە خەو ڕاپەڕی، سەرنجی دا پاشا دیار نییە. لە خۆی پرسی ئاخۆ بۆ کوێ چووبێ؟ ڕۆشنەکەی زۆری پێ چوو، ئەمیش ئۆقرەی لەبەر هەڵگیرا. بەدر باسم دەوروبەری خۆی گەڕا دیار نەبوو، لە دڵی خۆیدا وتی ڕەنگە چووبێتە ڕەز و باخەکەوە. چووە ڕەزەکەوە سەیری کرد، جۆگە ئاوی پێدا ڕوا، لەو لاوە باڵندە مێچکێکی جوان، لەو لایەوە لە کەناری ڕووبارەکەشیدا درەختێکی بڵند هەیە کە چەند جۆر باڵندە ئەخوێنێ. کەوتە سەرنجدانی باڵندەکان بۆی دەرکەوت باڵندەکان ئەو نابینن هێندەی زانی باڵندەیەکی ڕەش لە تەنیشت باڵندە سپیەکەەوە نیشتەوە دەستی کرد بە شەڕکردن لەگەڵیدا هێندەی زانی باڵن دەستپیەکە بوو بە ئادەمی زاد کە بە دەرباسم جوان سەرنجیدا شالابە بۆی دەرکەوت کە باڵن دەڕەشەکە ئادەمی زادێکی سحر لێکراوە شالابیش لەبەر ئەو باڵندە سپیە بە سحر خۆیە کا بە باڵندەیەکی ڕەش شا بە دەرباسم غیرەی لێکرد و زۆر تووڕە بوو ڕقی لە شالاب هەستا دوای ئەمە بێدەنگ شابە دەرگەڕایە و شوێنی خۆی دوای ساعتێک شالاب گەڕایەوە دەستی کرد بە سەعبەتکردن لەگەڵ شابە دەرباسم ئەویش زۆر تووڕە بوو بۆیە هیچی لەگەڵ نەوت ئەمجا تێگەشت کە بینیوەتی کە خۆی کردو بە باڵندە و لەگەڵ باڵندە سپیەکەدا بووە هیچی دەرنەبڕی شا بە دەرباسم وتی خات و شالاب ئەمەوێت ڕێم پێ بدەی بڕۆمەوە بۆ دوکانی مامە بە قاڵەکەم زۆر تاسەیەک هەموو چل ڕۆژە نەمبینیوە خات و شالابوتی بڕۆ بەڵام زووەرەوە چونکە بێتەوە هەڵناکەم بە دەرباسم وتی بە چاوان ئەمجا سواری ئەسپەکەی بوو ڕۆیشت بۆ لای بەقاڵەکە پیرە لەبەری هەستا و لە ئامێزی گرت و وتی، چۆنیت لەگەڵ ئەو بێدینەدا؟ بەدر باسم وتی، تا ئەمڕۆیش باش بووم، بەڵام ئەم بەیانییە لە خەو ڕابووم خاتوو لاب لەوێ نەبوو. ئەو دەوروبەرە گەڕام دیار نەبوو، تاکو خۆم کرد بە ڕەزەکەدا. ئەمجا باسی باڵندە سپییەکەی بۆ گێڕایەوە. شەهرەزاد وتی کە پیرەی بەقاڵ ئەمەی بیز وتی ئاگات لە خۆت بێ، ئەو باڵندە جۆراو جۆرانە هەموویان وەکوو تۆ گەنج بوون، خاتوو لاپشار ڕقی لێیان هەستاوە و بە سیحر کردوونی بە باڵندە. هەموو باڵندەکان نامۆ بوون بەم شارە. ئەو باڵندەش ئادەمیزادێکی لاو بووە بە سیحر ئاوای لێ کردووە جا هەر کاتێک بیەوێ لە گەڵی بجەنگێ سیحر لە خۆی شیەکاتەوە بێتە باڵندەیەکی ڕەش و شەڕ لە گەڵ ئەو باڵندەیە کا. ئێستاش کە پێی زانیویت تۆ ئەوت بینیوە بۆ بە باڵندە خۆی خواتەوە بەڵام دڵی لێت پاک نابێتەوە هەتا لە ژێر چاودێری خۆمدابی بێخەم بە من مسلمانم و عەبدوڵام ناوە تاکو ئێستا کەس نەبووە شان بدا لە شانم لە سیحردا زۆر جاریش سیحری ئەو ژنە لەعنەتێم پوچەڵ کردۆتەوە بگرە هەر زۆریشم لێ ترسێت خۆ هەموو دانیشتوانی ئەم شارە ساحر بوون هەمویان لە منە ترسان چونکە ئەوان خۆرپەرست بوون تەنیا من خواپەرستم سبینێ وەرەوە دوکان بۆم باز بکە کاخۆ چی لەگەڵ کردویت ئەم شەو هەوڵی لەناوبردنت ئەدا سبینێ وەرەوە دوکان تاکو فێری ڕێگاکانی بەرگریکردنت بکەم و لە خۆی و سیحرەکانی ئەم جا بە دەرباسم خواحافیزی لە پیرە بەقاڵ کرد و گەڕایەوە ماڵی خاتوو لاب، ئەویش بە گەرمی بەخێری هێنایە و لای خۆی داینا، خواردن و خواردنەوەی بۆ ئامادە کرد، کە تێر بوون دەستیان شت، ئەمجا خاتوون فەرمانی دا شەرابیان هێنا تاکوو نیوەشەو خواردیانەوە. خاتوو لاب پاشا هێندەی شەراب کرد بە گەرووی بەدر باسم تاکوو بەدمەست بوو ئاگای لە دنیا نەما، کە خاتوو لاب بەو شێوەیە بەدری بینی پرسی، تووسەری خۆشەویستت ئەگەر پرسیارێکت لێ بکەم بەڕاست و درستی وەڵامم ئەدەیتەوە ئەویش کە بەدمەز ببوو وتی بەڵێ خاتونەکەم خاتولا بوتی بە قوربانت بم کە هاتی تەباخکە و بۆم ئەگەڕای بۆچی منت نەبینی من ببووم بە باڵندەیەک با ڕاستەکەیت پێ بڵێم ئەو باڵندە سپیە کۆیلەیەکی خۆشەویستم بوو ڕۆژێکیان زویری کردم منیش تووڕە بووم بە سحر کردم بە باڵندەیەکی سپی بەڵام دوێنێ ئارامم لەبەر هەڵگیرا بوو هەر کاتێکیش بیری بکەم سحر لە خۆمەکەم و خۆم ئەکەمە باڵندە و ئەچم بۆ لای بەڵام تۆ ڕقت لە من هەستا بە حەقی خوای مەزن ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر و زیاتر تۆم لەلا خۆشەویستە بێ تاکو ئەوەی لەم دنیادا هەر تۆم هەبێ ئیدی هیچم ناوێ ئەویش بە سەرخۆشی وتی ڕازەکەی، لەبەرئەوەی دوێنێ ڕقم لێت بوو. خاتوولاب وا خۆی پیشان دا کە زۆری خۆشەوێ. ئەمجا لێی نووستن. نیوە شەو خاتوولاب هەستا لە خەو. شا بەدر باسمیش وا خۆی پیشان دا کە نووستووە. بە دزییەوە چاودێری خاتوولابی کرد. سەیری کرد شتێکی سووری لە تورەکێک دەرهێنا. لە ناوەڕاستی کۆشکەکەدا چەقاندی. هێندەی زانی ڕووبارێک ئاو پەیدا بوو بە هێندەی دەریایەک. مشتێک جۆی هێنا و. لەسەر گڵەکەوە شاندی هەر وەکو تۆ بکا بە زەویدا، ئەمجا بە ئاوی ئەو ڕووبارە ئاویدا. جۆیەکە گەورە بوو گوڵی کرد. ئەمجا دوورییەوە جۆیەکەی هاڕی و لە شوێنێکی کۆشکدا ئاردەکەی هەڵگرت. چووەوە جێی خۆی و لێی نوست. بەیانی شابەدر باسم هەستا و دەموچاوی شت. دواتر بە خاتوو لابی وت سەردانی پیرەی بەقاڵەکەم کە چووە لای پیرە بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە کە پیرەی بەقاڵ ئەمەی بیزوتی بەو خویە ئەو شەیتانە فێڵی لێکردووی بەڵام تۆ پشگوێی بخە پیرەی بەقاڵ بە هێندەی ڕەتڵێک بڕێشی ساوەری پێدا و پێیوت ئەمە چییە چی پێکەی تۆیش بڵێ خێری خوایە کەمێکی لێ بخۆ ئەگەر ئەویش بڕێشی خۆی دەرهێنا و پێیوتی لەم بڕێشە بخۆ خۆ دوا پیشان بدا لێیە خۆی ئامان سەد ئامان یەک دەنک چییە لێی نەخۆی چونکە یەکسەر هەر سیحرێکت لێ بکە سەرکەوتووە بێت پێ دەڵێ لەم شێوە بچۆ دەرەوە ببە بە هەر ئاژەڵێک یان باڵندەیەک کە خۆی بێوێ بەڵام ئەگەر لە بڕێشەکەیت نەخواردبوو ئەوە سیحرەکەی سەرکەوت و نابێت و کارت تێناکە ئەم جا تەریقە بێتەوە و ئەڵێت سعبەتم لەگەڵ کردی خۆشەویستی زیاتر لە جاران نیشانەدا کە هەمووی فریودانە ئیکە تۆش وەکو ئەو زمانت لوس بێت و پێی بڵێ گلێنەی چاوم خاتونەکەم تۆ لەم بڕێشە ساوەرەی من بخۆ بزانە چەند بە تام و چێژە ئەگەر لێی خوارد گەر یەک لە تە بڕێشیش بێت مستێک ئەو بپرژێنە پێیدا و بڵێ لەم شێوە ئادەمی زیادت بچۆ دەرەوە و ببە بە ئیدی خۆت هەرچیەکت بێ بەوە یەکسەر جێی بهێڵە و وەرەوە بۆ لای خۆم تاکو پیلانی ترت بۆ دابنێم ئەمجا بڕوێشەکەی برد و گەڕایەوە بۆ کۆشک کە خاتولاب بەدری بینی وتی دەک بەخێر بیتەوە ئەمجا پێیوت بۆچی وا درەنگ هاتیتەوە گوڵەکەم ئەویژوتی لای مامەم بووم ئەویش لەم بڕوێشەی پێدام هێندە بە تام و بەلەزەتە هەر حەزەکەی لی بخۆی خاتولاب وتی خۆیشمان بڕێشمان هەیە لەوەی ئەو بەچێژ و بەتامترە ئەم جا دوو قاپی هێنا ئەوەی خۆی خستە قاپێکەوە و ئەوەکەی پیرەی خستە قاپێکی ترەوە و هەردووکیانی دانا ئەم جاوتی لەمەی خۆمان بخۆ خۆشترە شابەدر وای پیشاندا لێی خواردووە کەزانی لە بڕێشەکەی خواردووە مستێک ئاوی کرد بە بەدر باسمدا وتی لەم شێوە ئادەمی زیادت بچۆ دەرەوە هەی پیسی بۆگەن ببە بەهێزترە لار کوێرێکی ناشرین بەڵام هیچ نەگۆڕە بۆیە بە پەلە هەستا و پەلاماری بەدر باسمی دا و ماچی کرد وتی گیانەکەم ئەوە سوعبەتم لەگەڵ کردی دڵ مەگۆڕە و لێت نەبێ بە ڕاست بەدر باسمیش وتی بەو خوایە خاتوونەکەم دڵم خراپ نەکردووە لێم ڕوونە کە منت خۆشەوێ بیخۆ بیخۆ خاتوولاب چونکە تەریقی قسەکەی بوو کە سەری نەگرت هەر زۆ مشتێک بڕێشی بە دەرباسمی خوارد هەرچووە گەدەیەوە تێک چوو بە دەرباسم مشتێک ئاوی کرد بە خاتوو لابدا وتی لەم شێوە ئادەمی زیادت بچۆ دەرەوە و ببە بەهێزتر کاتێ خاتوو لاب سەیری خۆی کرد بووە بەهێزتر فرمێسک بە چاوانی دا هاتە خوارەوە و لووتی لە زەوی خشاند. شا بەدر باسم ویستی هێسترەکە ڕەشمە بکا بەڵام نەیهێشت، ئەمجا بیری کەوتەوە خێرا خۆی ئامادە کرد و سواری ئەسپەکەی بوو، دای لە ئاوزەنگی و بەغار ڕۆیشتەوە بۆ لای پیرەی بەقاڵ، کە گەیشت بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە، ئەمجا پیرەی بەقاڵ چوو ڕەشمەیەکی بۆ هێنا و پێی وت، بڕۆوە ئەم ڕەشمەیە بکە سەری لێ وەرگرت و گەڕایەوە کە هێسترەکە بە درباسم شای بینی بەرەو ڕوویهات ئەویش ڕەشمەکەی کردە سەر و دەمی ئەم جا سواری پشتی بوو بەرەو شێخ عەبدوڵای بەقال گەڕایەوە کە شێخ هێسترەکەی بینی هەستاوتی خوا ڕسوات بکە مەلعون ئەم جا بە بەدر باسم شای وت دە ئیتر بگەڕێوە و جێگای تۆ لەم وڵاتە نەماوە، ڕەشمەکەی بگرە و بگەڕێوە، نەک هەی ئەو ڕەشمەیە بدەی بە دەست کەسی دییەوە. شا بەدرباسم زۆر سوپاسی پیرەی بەقاڵی کرد، خواحافیزی کرد و سواری هێسترەکەی بوو، سێ ڕۆژ بە ڕێگاوە بوو، ئەمجا گەیشتە شارێک، لە ڕێگا پیرێکی جوانی بینی سڵاوی لێ کرد، ئەویش پرسی کوڕەکەم لە کوێوە دێیت؟ ئەویش وتی لە شاری ئەم ساحیرەوە، پیرە وتی، ئەمشەو تۆ میوانی منی. ئەویش شوێنی کەوت لە ڕێگا پیرێژنێکی بینی دەستی بە گریان کردبوو کە هێسترەکەی بینیم جاوتی لا ئیلاهی لە الله ئەم هێسترە لە هێستری کوڕەکەمە چێ بەڵام هێسترەکەی ئەو تۆپی تخوا گەورم ئەم هێسترم پێ بفرۆشە شا بە درباسمتی دایە گیان بەو خۆیان ناتوانم بیفرۆشم بە کەس پیرێژن دیسان بە پاڕانەوەوتی بەو خویە گەر ئەم هێسترم پێ نەفرۆشیت لەوەیە کوڕەکەم لە خەمیدا بمرێ ئەم جاکەوتە پرسیار بە دەرباسم وتی گەر هزار دینارەکە نایفرۆشم لە دڵی خۆی داوتی پیرێژنیەکی یاوە هزار دیناری لەکوێ بوو بیکڕێ پیرێژنا لە گرەی فەقیانی کراسەکەیدا هزار دیناری دەرهێنا کە شا بە دەرباسم ئەوەی بینی وتی دایجان سعبەتم لەگەڵ کردی پێم وتیت ناتوانم بیفرۆشم پیرەمێردەکەی لەگەڵی دابوتی کوڕە شیرینەکەم لە وڵاتە هەر کەسێک درۆبکە دەم و دەزەی کوژن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. ڕەشمەکەی دا دەست پیرێژنەکە پیرێژنەش ڕەشمەکەی لەسەری هێسترەکە کردەوە و کوچەڵێک ئاوی پێبوو ڕشتی بە هێسترەکە داوتی کچەکەم لەم شێوێ بگۆڕێ بۆ شێوە ڕاستەقینەکەی خۆت هەر لەوێدا دەم و دەست گۆڕا بە کیژە جوانەکەی جاران ئەم جا باوەشی بە پیرێژنەدا کرد بە دەرباسم شا بۆی دەرکەوت کەم پیرێژنە دایکێتی پیرێژنە فیکێکی گەورەی لێدا زوو دێوێک پەیدا بوو بە هێندەی کێوێگە بوو بەدر باسم شا زۆر ترسا پیرێژن چووە سەر پشتی دێوەکە و کچەکەی لە پاشکۆی خۆی سوار کرد لێیان دا و ڕۆشتن هەر سعاتێکیان پێچ و گەشتە کۆشک ئەم جا خات و لابشە کە بە دەرباسم شایشی لەگەڵ خۆی سەرخست بوو پێیوت خوێڕی هاتینە ئێرە و بە حەز و ئارەزوی خۆت گەشتیت پیشانە دەدەم چی بە تۆ و بەو پیرە بەقاڵەکەم ئای چەندە باش بووم بۆ ئەو پیرە کەچی ئەو خراپەی بەرامبەر کردم تۆیش بەهۆی ئەوە گەشتی تەێرە ئەمجا ئاوێکی پێ هەڵپرژاند و وتی، لەم شێ بگۆڕێ بە باڵندەیەکی زۆر ناشرین، دەم و دەست بوو بە باڵندەیەکی زۆر ناشرین، ئەمجا خستیە قەفەزێکەوە نان و ئاویشی نەدایە، کەنیزەکێکی کۆشک کە پێشتر ئەو لاوە جوانەی دیبوو بەزەیی پێ هاتەوە و هەموو جارێ بە دزی خاتوولابەوە دان و ئاوی ئەدایە. ڕۆژێکیان سەرنجی دا خاتوولاب سەرقاڵە، کەنیزەکەکە خۆی دزیەوە و چوو بۆ دوکانی پیرەی بەقاڵ و بەسەرهاتەکەی بۆ جیڕایو پێیوت خاتو لاب سوورە لەسەر ئەشکەنجەدانی برازاکەت پیرە سوپاسی کردوتی هەر ڕۆژێ دێ لەسەر تەختی پاشایەتی بیهێنمە خوارەوە و کچی جوان تۆپ خەمە سەر تەختی پاشایەتی ئەم جا پیرەی بەقاڵ فیکێکی گەورەی لێدا دێوێک پەیدا بوو چوار باڵی هەبوو بە دێوەکەی وت ئەم کەنیزەکە ببە و بیگەێنە لای گوڵناری دەریا و پەپولەی دایکی لە دنیادا لەو دوانە ساحرتر و بەتواناتر نییە کە چووی تەوێ پیان ڕابگەێنە کە شابە درباسم لە لای خات و لاپشا دیلە دێوەکە کەنیزەکەی خستە سەرپشتی و فڕی بەرە و کۆشکی گوڵناری دەریا دوای سەعاتێ گەیشتن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. کە دێوەکە لە سەربانی کۆشکی گوڵناری دەریا نیشتەوە کەنیزەکە چووە خوارەوە و کڕنووشی بۆ گوڵناری دەریا برد و دیلبوونی کوڕەکەی لای خات و لاپشا پێ وت گوڵناری دەریا ڕێزێکی زۆری کەنیزەکەی گرت مژدەیان بە خەڵکی شار دا شا بەدرباسم دۆزراوەتەوە گوڵناری دەریا و پەپوولەی دایکی و ساڵحی کوڕی کەوتنە خۆ هەموو تیرە و هۆزەکانی خۆیان کۆکردەوە لەگەڵ سوپاکەی سەمەندەلی شادا ئامادەی هێرشیان کردن بۆ سەر مەملەکەتی خاتوولابشە. فەرمانی هێرش درا، ئاسمانی مەملەکەتی خاتوولاب پڕ بوو لە دێ و درنج و جنۆکە، دەم و دەست کۆشکی خاتوو لابشا گیرا، گوڵناری دەریاش کە کەنیزەکەی پێ بوو لێی پرسی کوا کوڕەکەم؟ کەنیزەکە کە ڕۆیشت قەفەزەکەی بە باڵندە ناشیرینەکەوە هێنا و دایە دەستی ئەویش لە قەفەزەکەی دەرهێنا جامێک ئاوی پەیدا کرد بەسەریدا خوێندی پرژاندی بە باڵندەکەدا وتی لەم شێوە دەربچۆ بگەڕێوە شێوەی ئادەمی زادیت قسەکەی تەواو نەکردبوو باڵندەکە خۆی ڕاوەشاند و بووە بە ئادەمی زادەکەی جاران باوەشی بەدایکیدا کرد و تێر بەسەر یەکدا گریان. ئەم جا نەنکی و خاڵی و کچە ئامۆزاکانی پێیان زانی و هاتن، چاو دڵ ڕوونیان لە یەکتری کرد. ئەم جا گوڵناری دەریا ناردیە شوێن مام عەبدوڵڵای بەقاڵ دا. داوای کرد لە هاوڵاتیان کە گوێڕایەڵی فەرمانەکانی مام عەبدوڵڵا بن و بۆتە پاشاتان و جێی شالابی گرتۆتەوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد و تێمجا ماڵ ئاوەیان لە شعبدوڵا کرد و گەڕانەوە شاری خۆیان خەڵکەکە بە هەل هەلە کێشان و ئاهەنگ و سەماوە چوونە پێشوازیان لە کۆشکدا شا بە درباسم بە دایکی وت ئیدی وا چاکە جەوهرەی سەمەندەل شامارە بکەم و سەقامگیر ببین دایکی وتی باشت وت بەڵام ئارام بە بزانین کام کچە پاشا بۆ تۆ باشە نەنکی و کچە ئامۆزاکانی وتیان ئێمەش درێغی ناکەین خواکە تۆ ژندێنی گوڵنار چەندین دێ و درنجی ڕاستپار بگەڕێن بزانن کام پاشای مەملەکەتان کیژی جوان و ناسکی هەیە شا بە دەرباسموتی دایەجان واز لەم بیرۆکەیە بێنە هەموو دێوان بانگ بکەرەوە من لە جەوهەرەی کچی سەمەندەل شا زیاتر بە هیچ کیژێکی دی قایلیم دایکی وتی ئەوە بۆ خۆت گوڵی خۆت دەستنیشان کرد ئەم جا دێوێکی نارد شا سەمەندەلیان هێنا شابەدر باسمیان بەرامبەری دانا کە سەمەندەل شا شابەدر باسمی بینی لەبەری هەستا و بەخێری هێنان ئەم جا شابەدر باسم خوازبێنی کچەکەی لێکرد ئەوێژوتی کارەکەری خۆتە لە بەردەستدایە ئەمجا ناردیان بە ڕێوڕەسمی شاهانە و بە ئاهەنگ و سەماوە هێنایان بۆ شاری شا بەدر سام کە گەیشت لە بەردەم زاوادا باوکی پێیوت کچەکەم وا لە بەردەمەم خێزانە ڕێک و پێک و ڕێزدارەدا تۆم مارەکرد لەم کوڕە چەلەنگ کە بە هەڵمەت وەک پڵنگە کچە ڕەزامەندی دەربڕی کەنیزەکانی کۆشک کەوتنە هەلهەلە کێشان و ئاهەنگ گێڕان، بۆ ماوەی دە ڕۆژ ئاهەنگ و شایی و سەما بوو لە شارا چەندین دیاری بەنرخ بۆ تازە زاوا هات زاواش خەڵاتی خەزووری کرد تاکو کۆتایی تەمەنیان بە خۆشی و خۆشەویستی ژیان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو